بۆیە وا ئەڵێین چونکە یەکێک لەو موخالەفاتانەی لە ڕەمەزانانە خەڵکی لە ئەتیقاد و بۆچوونیا هەیە وا ئەزانن ئللا لەیلەت القدر 1970ەکەیەتی ئەوە غەڵەتە برا بەڕێزەکە ڕجا وایە کە لە 1970 تا لەیلەت القدر بێ جینا لەیلەت القدر پێغەمەری خوا عليه الصلاة والسلام بە یەقین پێی نەوتین ئەو شەوەیە و تەواو هەر ئەو شەوەیە لە حەدیثی بخاری هاتووە فەضیلەت و ئەجرەکەی بەدەست بێنین لە دە شەوی ئەخیرا بە تایبەتی تاکەکان فەرمووی فی تاسعة تبقا یعنی ئەگەر نۆی بمێنێ مانگەکە ئەگەر نۆی بمێنێ یعنی بیستێکی مانگەکە فی سابعة تبقا یعنی ئەگەر حوتی بمێنێ حوتی بمێنێ یعنی ڕۆژی شەوی بیست و سێ فی خامسة تبقا پێنجی بمێنێ یعنی بیست و پێنج هەروە بۆ شێوەیە شەوە تاکەکان لە حەدیثی ترا هاتووە فەرمێ تحروا ليلة القدر من العشر الأواخر في رمضان أو في العشر الأواخر من رمضان واتە لە دەی ئەخیرا کەواتە تۆ نابێ اعتقاد و بیر و بڕوا دوابێ ئەم شەو لەی لە تول قەدرا بۆیە تەماشاکەی ئەکەونە غەڵەتێکی گەورە خەڵکی تەنها و شەو هەڵەسنەوە شەوەکانی تر بەجێ هێڵن لەوانەیە لە بیستیەکە بوو یۆ ڕۆشتبێ لە لێت القدر لەوانەیە ئەو ساڵ لە بیستیەکە بوو حەدیثی ئەبوو سعید ئەبوو سعیدی خودری ڕزای خوای لێبێ بۆمان بازەکە کە جارێک لە جارەکان لەیلەت القدر کەوتو بە بیستیەکەەوە لە زمانی پێغەمە سەڵ کەواتە ئەتوانین بڵێین بەم شێوازەیە لەیلەت القەدر لە ساڵان ئەگۆڕێ ئەو ڕەمەزان بیست و یەکە ئەو ڕەمەزان بیست و سێ ئەو ڕەمەزانە بیست و حەوت ئەو ڕەمەزانە بیست و نۆیە ها بیست و نۆ لەوانەیە تۆ تر ئەو بیست و حەوتا هەڵەسی و تر ئاگات لێ نییە بیست و هەشت و بیست و نۆ و سی واز لێ هێنی لە هەستان کە تەماشاکەی لە لەتوقەدر لە بیست و نیار تۆ لە دەستە دەرچوو هەموو شەوێک تۆ خۆتی بۆ ئامادەکە هەموو شەوێک لە تاکەکان بە تایبەتی خۆتی بۆ ئامادەکە شەوێکە فەزلەکەی زۆر گەورەیە فەزلەکەی ئەوەیە تۆ ئەو شەوە کە عیبادەتی تیاکەی دابنێ لە هشتا و سێ ساڵ زیاتر عیبادت گەورەترە هشتا و سێ ساڵ تۆ عیبادت کە کە تەمەنی ئێمە ناگاتەوەندە لە بینی چەند و سەلاین شەست و حەفتا سێ ڕەمەزان سێ هێشتا و سێ ساڵی هەتا بڕۆ بڕۆ ئەگەر بی ساڵ ڕەمەزان بە ڕێگوپێکی بگری و بە بەردەوامی تەنها ژیانت بی ساڵ ڕەمەزانی تیاوی و بی ساڵ لەێت قەدت بە ڕێگوپێکی گرتێ بیهشتا و سێ ساڵی عیباەتت بۆ نیستا فەزلەکەی زۆر گەورەیە لە دەست خۆمانی نین شاءله بەڵام وەکوتم یەک لە غەڵەتەکان ئەوەیە تۆ بڵیت تەنها ئەو شەوەیە دیار نییە بەڵام فەزلی خوا لەسەرمان وایە کە بۆی کورتکردینەوە لە ساڵەکەیە خستیە ڕەمەزان لە ڕەمەزانە خستیە دەی ئاخر لە دەی ئاخر خستیە تاکەکان ئەجا بیستویەکە بیست و پێنج بیست و حوتە بیست و نوێ ئەو خوای زانێ لەو بیدعانەی لەو مخالفاتانەی کە پەیوەستە بەو شەوەوە ئەوەیە کە احتیفالی پێەکەن احتیفال احتیفال کردن ئەمە غەڵەتە برای بەڕێزم خوای تعالی نەیفەرموە احتفال بکەن بە شەوی لەیلەت القدر وتێتی عیبادەتی تیا بکەن احتفال یعنی چی گۆرانی و مۆسیقا و مسابقات و گۆشبرژان و خواردن و خواردنەوە و هێنان و بردن و کاتەکە هەمووی بەواڕوە جارێ ئافرەتانی قڕبەسەر بەستەماسە کاکە چێک دروستکە ئەو نەوە ئەو نەوە ئەو نەوە ئەو نەوە ئەوەرە گڵە بەڕۆژە بێنە و دەرکە فولەکە بێنە و فستق بێنە و دابنیشە و بخۆ حتا بەیانیشمان بەس هەر ئەوەیە ئەو لەیلە قدرەکەمان ئەمە غەڵەتە احتیفال ناکەین ئێمە ئێمە عیبادە دەکەین تەماشای شەوی بیحوتەن ئەبوو دەڕە فەرمێتی والله لە عیشاوە تا نزیکی باشە بەس نوێژی کرد پێغەمەر سەڵ هەمومان بەدوایەوە بوو بەس نوێش ئەڵە بە پەلەپەل فریای پاشێوەکەمان کەوتین دوو لوقمەنان ماخوارد ترساین کە پاسێومان لە دەست دەرچێت ئەوە لەیلەت القەدرە لەیلەت القەدری ئێستەش تەماشاکەی دەفە و لەفەیە شەوی دەفە و لەفە شەوی شرک و ضلالات فلان مشتیگە هێنن دەفە لە یا رسول الله دەخیلە شەفاعات ئەوە هەموو بەتاو کردەوە تۆ قڕ کرد بەسەر خۆ لە قەدی چی ئەو لێ بوو بە لەلەی جەهنەم و تەواو ئەبدی بۆ جەهنم ئەگەر تەوبە نەکەیت ئەڵێ وەڵا مامۆستا ئاخر بەسەر خۆشەویستا هەڵەیە ئاخر خۆشە وەڵا خۆشە با لێلەقەدرەکەمان وا بەری لێتە ئەخە خوای تعالا چی داوا لە ئێمە کردو یەک خواپەرستی نەبیا ڕسول الله یا عبدالقادر یا فلان یا فلان زۆربەی خەڵگاوە نایباتە سەر بەس تەماشای ئەگەر تەماشا بکەن تەلەفیزۆنەکان و بەرنمەکانیان کە لەو شێوەیە چیە ئەگەر تۆ ئەتەوێ خێر بکەی وەرە لە کاتی ئیفطار پارە سەرف کە خەڵک ڕۆژوەوان ڕۆژوەکەی پێ بشتێنە بەچی بە پارەی خۆت و بە ماڵی خۆت کە ئەدری ئەویشت دەستکەوێ مەچە نیوە شەو ساردی و چێک و بەزم و ڕزم عیبادت لە خەڵک بگری وا مەکە خۆگەرەوە نەخۆن نامرن بەڵام تۆ وەرە پارەکەت سەرفکە لەو کاتی مەغریبەیە ئیفطاری خەڵکی پێ بکەرەوە بەقەدەر ئەدری ئەوی زۆرەگری بە تایبەتی ئەو کەسانە خوا جەزایان باتەوە کە ئیفطاری خەڵک دەکەنەوە نان و خواردنیان بۆیە و ئایا بۆی ئەوەی ئاوەکڕێ ئەوەی خواردن ئەکڕێ هێنێ لە کاتی ئیفطارە خەڵکی ئیفطارەکاتەوە ئەفەرمێ بەقەدەر ئەجری ئەویشی دەست یعنی دوو ڕەمەزانی دەستەوە شەخص بەکویا دوو جار ئەو ڕەمەزانی گرتبێ ئەوها بکە پارەکەت ئەوە سەرفکە نەک بەو شێوازە یاسێ مانگاکی دۆرایە نێو یەڵە هەتا بەیانی بەس ئیشیان یەکێک لە بەیان ئەڵە وڵاگاکە ئەو شەو بەس ئیشم ئەوە بوو ئاگرەکەم خۆشە کرد ئاگرەکەی خۆشە کرد ئاگرە خۆش مەگە کاکە بڕۆ عیبادت کا ئەوانەی کە لە مەکەن ئێستا مە پەیوەستە بەوانەوە مەسەن ئەو شەوە تایبەتمەند دەکا بە عمرەوە تایبەتمەندکردن جیاوازە لەگەڵ ئەوەی کە تۆ تایبەتمەندی نەکەی بۆ نمونە پێغەمەرە فەرمی صلی الله عليه وسلم عمرەیەک لە ڕەمەزانە وەک حەجێک وایە لەگەڵ من کردبێتە عمرەیەک لە بۆیە خەڵگەتێ خەڵگەتێ خواخوایەتی لەوی دەستکەوێ ڕەمەزان لەوێ بکە هەر لە کاتی ڕەمەزانەکە لەو بیستنوسی ڕەمەزانە لە هەر کاتێ تۆ عمرەیە بکەی تەواو ئەجرەکە دەستکەوت ئەمە تایبەتێکی تۆ بەشەوی لێلێت و قەدر تەماشاکەی لەو شەوە عالم دا بارێ ئەو هەموو زەخامەتە ئەو هەموو ژن و پیاو تێکرجانە بەس تۆ تەماشاکە عیبادە دەمێنێتەوە ئەوها شانت لەبەر شانی ئافرەتان نازانی بەرچووکێ تەسویر کردن و شان بەشان چێکەی ئەوە تێڵا عمراگەم بازری کورەوەڵا پێغەمەر وای ناوێت سەرڵاتم ئاواشی نەوتم بڕۆ بە ئیسراحەت لە خلالی مانگە یەک عمرە بکە ئەجرت بەقەدەر حەجێک وایە لەگەڵ پێغەمەرا کردێتەوە بەتایبەتی ئافرەتان ئێوە بیرکەنەوە تەماشاکەن لەو هەموو قەرەباڵغیەی ئەو شەوەیە سێ ملیۆن کەس بەرناکەوێ کابرا لە وڵە ئەوها داویستن تا بەیانی ئەخر ئەوها نابێ بۆ شێوە تەماشاکەن ئەو شتانی کە زۆر زۆر گرنگە کە بخۆمانی بۆ ئامادەکەین لە ئێستەوە کە عسرا پێش هەموو شتێک ئێوە بیتانە شتێکێ پێ وترێت ئەزکاری سەباح و مەسا واتە یادەکانی بەیانیان و ئێواران ئەم یادانە بە کورتە سەباسەکەن دەزەسەی باس یەکێک لە یادەکە ینی حەدیثە دوو حەدیث بازەکەن کە گرنجان چەند گەورەیە ئەفەرمێ پێغەمەری خوا صلی الله علیه و سلم هانی داوی لە دوای ئەوەی کە تۆ نوێژی بەیانیت کرد دوایی ذیکری نوێژی بەیانیت خوێن دا بنیشی ذیکرەکانی بەیانیان خوێنی ئەوە کاتەکەیت یعنی پێش دەرکەوتنی خۆت ذیکرەکانی ئەوارە لە ئێستەوە دەستەیەکە حتا خۆر ئاوا بوون هە لە ئێستەوە ئەفەرمێ ئەوەی لە بەیانی بیخوێنێ هەتا ئێوارە ئاوا ئەوە ئەوە ئەجری دەستەکەی ئەوەشی لە ئێوارە بیخوێنێ هەتا بەیانی ئاها ئەوە ئیتر بە بەردەوام ژیانت ئاها سوڕێتەوە یەک لەو زیکرانە هەمووتان بیستوتانە کە پێ وترێت سید الاستغفار سید الاستغفار یعنی خی گەورە داوای لە ئێمە کردو داوای لە خۆشببوون کرد بەڵام گەورەترین کەلیمەیە کە تۆ بیڵێ و پێغەمەر فێری کردوی سەل الله عليه وسلم داوای لێبردن لە خواب کەی چیە أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت أو حديثك يعني. من قالها موقنا بها حين يمسي فمات من ليلته دخل الجنة هەر کەسێ ئێستا بیڵێ ئەو شەوە بمرێشێتە بەهشت هەر کەسێ بەیانی بیڵێ لە ڕۆژەکەی بمرێ هەتا ئەگاتەوە بە ئێوارە چێتە بەهەشت بە یەقینەوە بەڵام ئاگادار بە بە یەقین بە دڵنیایی کەلیماتەکان بیری لێ بکەن هەروە کەلیماتی زارەکی نەبێ لە دڵەوە بێتە دەرەوە بە زمان بە عمل ئیسلام ئەوهایە اینجا بابچینە خزمەت ئەم حەدیثە چونکە زۆر کەس بەڕاستی معناکەی نازانێ بەس کەلیماتە و ئەیڵێ بزانن چەند نرخێکی گەورە لە کەلیماتەکانیا هەیە ئەڵێ اللهم انت ربی یەکەم شت تۆ اعتراف بە عبودیە دەکەی اعترافەکەی بۆی تۆ عبدی خوای اعترافەکەی کە خوایەکەی ناوی اللهە ئەو خالقە ئەو ئیلاهە کەس مشارەکەی ئەم خوای نەکردووە نە لە دروستکردنی ئاسمان و زەوی نە لەوەی ئەبێ عیباەتیشی بۆ بکرێت نە لەوەی ئەبێ بە قسەی کەسێکی بکەیت کەسی تر بکەیت ئللا ئەو نەبێت ئەبێ ئەم ئیمانە دەبێ اللهم کلمەی اللهم لە زمانی عەربی خۆی یا الله یا الله ئەها هەل لە ئەوڵەوە تەماشاکە پێغەمە چی ماسێرەگا سەڵم بڵێن یا الله ئەم اللهم یەکە یا الله یاکەی حەزف بووە مینێک چۆتە دوای ئەللاکەەوە بوو بە اللهم تاویڵی ئەو یایی کردوێتەوە کەواتە کە تۆڵی اللهم یعنی یا الله ناڵێ یا رسول الله یا ئادەم یا نوح یا مەلایکە یا جوری لا فلان یا فلان یەکەم جار فێری ئەوە دەکات اللهم أنت ربي تۆ خوای منی تۆ منە دروست کرد تۆ من بەڕێوابەی تۆ ئەم ژێنی ڕاتب من ناژێنی حکومت من ناژێنی ئەگەر بە قسەی نەکەم ڕاتمەکەی بڕیم بڵێ وڵاتەوە ماڵ وێران بوو ڕسقی بڕیم نا تۆ بەخێومەکەی دنیا هەر هەمووی لەسەر یەک ڕابۆستێ بە قسەی ناگەم بەس بە قسەی تۆکەم چونکە تۆ من بەخێوەکەی چکگە تۆ لێم بگریتەوە هیچ کەسێک ناتوانێت بمداتێ هەمووتان یاعتیقاتان وانە بەس بەر ئایا بەڵام بە عملی واین کاکە ڕات بەکەمە ڕێ قوڕەکەێ بەسەر ناڵێ ئەگەر ئەگەر ئەوەی ئەو ئێڵێ من بە قسەی نەکەم دوای ڕات بەکەم ئەتو ناڵێ اللهمان تەڕبی سێ ڕەبی منە وتوتە ئەی حکومە تۆ ڕەبی منی تۆ من بەخێوەکەی خوا ناڵێ ئەڵێ اللهم انت ربی ئەمە یەقینتە بە بەم کەلیماتانە انت ربی ڕەب لێرەیە معانی زۆر ئاگادار بن کاڵێ انت ربی لێرەیە تەمەسا گەڵێ لا اله الا انت خوایە تۆ منە دروست کردووە من بەخێوەکەی تۆ خاوەنی منی کەواتە لا اله الا انت هیچ خوایەک نیە شایستەی پەرستن بێ کەس قیمەتی ئەوەی نییە من بە قسەی بکەم ئللا تۆ نەبێ هەر کەسێک بێت و شتێک بڵێ مخالفەی قسەی تۆ بێ من بە قسەی ناکەم لا إله إلا أنت إلا أنت أنت بتنها تۆ خلقتني دیسان و دیتە وسەر ڕبوبیت خخوای منی دروست کردووە و ئەنا عبدوک اعترافەکەی تۆ دیسان و بەعبدایەتی من عبدی تۆم من عبدی کەس نیم من عبدی تۆم وابوء بذنبی من ئیعترافەکەم بە هەموو گوناحەکانم لوت بەرز نیم بڵێم نەم کردووە وەڵا پیاوێکی باشم نەوەڵا خوایە گەر تۆ بەس بەیە گوناح بم گری هەتا هەتایم سوتێنی من داوای ئەوەت لەکەم لێم خۆش ئیعترافەکەم بۆ تۆ بە گوناحەکانم و ئینسانی مسلمان متواضعە ئینسانی مسلمان زۆرە بیستمەوە دێت مامۆستا من وا باشم من وا باشم بەخوا خراپەیەکم نییە کاکە مەڵێ بەخوا خراپەیەکم نیە تۆ واڵی تۆ واڵی کەسمان هەیە خراپەمان نەبێ کەسمان هەیە خۆ مەلایکە نین اعتراف کە بڵێ هەر باسی مەکە بیشارەوە ساکاکەی بیشارەوە یەت بۆم بازەکە وام کرد وام کرد وام کرد بۆ بۆمنی بازەکەی بۆ خوات کردووە هەڵێ ڕاز ببەخشێ کەب نەزانێ بیشارەوە عیبادەتەکەی نیکە بەڕێیا بەسمە غەڵەتی شت کرد داوای لەبردن لە خواب کە خۆت پاک مەگەرەوە لای خەڵکی یعنی بە خەڵکی بڵێ من پاکم پایگۆرا فەرێ ئەو سەرە دائەپۆشێ و ئەگەر شمشێرێک بێ یا گولەیەک بێن بەر سەرەکە کە ئەوەی گەڕێنێتەوە یعنی خوایە تۆ لە من خۆش بە گوناحەکانم داپۆشە ئابڕوم مەبە عقابیشم مەیە زاری ئەبڕوت نابە بەس عقاب بدەیە نە عقابم بە نە ئابڕوم بە خوایەکە فإنه لا يغفر الذنوب إلا أنت لە تۆ زیاتر کەس ئەوە ناکا نە پێغەمەری کا صلی الله وسلم نە پیاوچاکانێک کا نە نانا هیچ کەسێک هیچ کەسێک لە هەموو دنیا هەستێ ناتوانێت لە گوناحێکی من خۆش بێتە ناخوانەێت کەواتە ئەو شایستەیە من لێ خۆش بێت جا ئەما فەرمێتی هەر کەسێک گەر بەیانی خوێندی بە یەقینەوە بەم شێوازە حتا ئێوار ئەگەر بمرێ ئەچێتە باش بە شتە نەواقیزی نەبێها نەواقیزی ئیمانی تری نەبێرەوە نێ وڵاوە بڵین تەواوە ئێوارش بیڵێ هەتا باش ئێستا با بڵین هەمومان سەرەتا خۆی گوێ لە تەلەفیزۆن و ڕادیۆ بگری نە لە مزگەوت دەبێت بمێنیتەوە ئەوە یاعتیکافە ئەم ئاعتیکافە تۆ لەم شوێنە بیکەی خوای تعالی دری زیاتر لە هزار مانگ ئاعتیکافت بۆ نووسی هزار ئاعتیکافت کردو یەک شەو پاشان ئەگادار بە خۆت ئامادەکە گەورەترین ئیشی تۆ فەرز و سنەتەکانە نوێژی مەغری بە جەماعەت لە دەست نەی نوێژی عیشا بە جەماعەت لە دەست نەی نوێژی بیانی بە جەماعەت لە دەست نەی سنەتەکانیان پێش ئەکات وەرە ژوور و تەحیەت المەسجد کە با تەحیەت المەسجد لەو شتەوەیە بۆ بنووسێ با سنەتی مەغریبت بووە بنووسێ ئەمانە هەموو یەکێک لەوانە کە تۆ سنەتێکی مەغریبت کرد پێش مەغریب ئەو سنەتە زانانی چی یەعنی لە هەزار سونەت زیاتر هەموو عیبادەتێک ضربی هەزاری زیاتر زیاتر ئەلف ئەلف ئاەتەکە پێ دەڵێ خەیڕ من ئەلفی شار یعنی هەر عیباەتێک سنتەکەگەی لە هزار سنە زیاترە فەرزی مەغریبەکە لە هزار مەغری زیاترە عیشاکە لە هزار عیشا زیاترە جواب بانەوەی بانگ لەو کاتەیە خەڵک خواردنە خۆ ئاگای لە بانگەکە نییە لە کاتێکە ئەفەرمێت تۆ جوابی بانگەکە دایەوە و سڵاواتت لەسەر من ناو داوای وەسیلت بۆ من کرد من شفاعت بۆکەم ئەو شفاعت لە لە دەست خۆدەی ئاگات لێ نییە ئەم هەر لە بیداتی شەوەکان خۆ ئامادەکردن بۆ ئەو شەوە لەو شەوە ئەو عیباەتارێت لە دەست دەچوو ینی کاتێکە تۆ لەو شوێ جوابی بانگی مەغریب و عیشایتەوە یەعنی خێری لە هەزار مان کە بانگی تیا ئەدرێ زیاترە بۆ تۆ ئەگەدار بە ئەوەنە دەست دەکە ینی ئەوەنە زیاد پێغەمە سەڵ سەڵەم مشفاعت بۆ تۆ کرد چەند گەورەیە ینی بیری لێ بکەرەوە لە خۆ ئامادەکردن بووی یەکێکی لە شتانە زوو ڕۆژۆکەت بشتێنە خۆتان نزان زوو ڕۆژ شکاندنە فەرمێ ئینسان دایمە لە خێراکەوا زوو ڕۆژۆکەی بشتێنێ ئەجری ئەوە لەوە زیاترێک کە تۆ لە غیری ڕەمەز لە غیری لە لێت القدرا چی بکەی ڕۆژێک بچێن یەک جار ئەو دەزەکەوێت کە خێرە بۆ تۆ بەڵام لە لێت القدرا لەو شوی کە لە لێت القدرا لە هزار مانگ زیاتر تۆ خێرت بۆ نیست هەموو شتەکان سی هزاریکە زیاتر هزار مانگ یعنی هێزەکەت بە خشوعی بکە پەلەپەل مەکە وڵا کاکە منەوە پرسی مەخێرات الله مامۆستا پەلەبا پەلە بکە خێرا پینانەکە با بخۆی پێغەمەری خواستە لەسم جار بەجار سەری سەحابەی کردو لە نێژەکە فەرمێتی سەل و سەلاتە مودە ئەو نێژەواب زانە دەرناچی تەواو ئیتی سەلامەیت و ئەمری ئێستا تەحسابکە ئەم مەغریبێ من نێژەکە نێتێکمان ئەمرێ ئەو یەکە یەکێکە لە ئێمە پەلەیەکی بڕوا نام خۆ کەچی ئەمرێ کەواتە وا مەکە نوێژەکەت زۆر بەخشوعەوە بکە کەلیماتەکان بیری لێ بکەرەوە ئەو نوێژە لە بینی کوفر و ئیمانایە ها ئەوەی بیکا مسلمانەوەی نەیکا کافرە ئەوەی خشوعی تیا بکە ئەدرێکی زۆر زۆر یەگاتی ئەو ئەگزەی تۆ لەو نوێژی مەغری و عیسا دەست دەکە یا لە هەم نوێژیکە لەو شێواگەی لە هزار مان زیاترەکە تۆیکی ئەگەدار بە هەموو شتەکان لە هزار زیاتر هزار مان بیری مردن کەرەوە یەکی کە لەو شتانی خۆتی وامەدە خوا کێ هەیە لەو شەوەیە بیر لە گریان کاتەوە گریان زۆر بەکەمی بە تایبەتی احتیفالچەکانەوە هە گریانیان نیە پێکەنینە مسلسلاتە و پێکەنینە و بازار و بڕ بازار چی لێ ئە وایە خەڵک ئەسڵەن بازاری هەردا خستایە بیدا لێ قەدەم دانیشم ڕجا وایە بە خۆم بە ذیکر و بە گریانەوە مەزمونکەم حەدیثی حەوت تایفەکەتان نەبی حکەسەکەتان نەبینەوە کە لە ژێر سەبری عەرسی خوایە حەشر ئەکرێن لە مەیدانی مەحشەر کە هەموو دنیا لە عەرەق و لە ئاگرایە ئەو کەسانە نەبن یەک لەو کەسانە ئەوانەیە کە بە تەنها دانی شێبیر لە خواکات و دەسەکە بە گریان و فرمێسکە بارێنێ خی تعالی من لە ژێر سێبەری عەشی خۆمادایانە بڕۆژەکە دەم حاولەکە یەکێکی بی لەو کەسانە لەو شەوەیە تاویشە بۆ خۆت بگری برا پێغەمەر بە تەنها بوو سڵاتم لە شەوەکانی لە یسو قەدر ناچۆ ناو ئەپۆڕی خەڵکو و ناو جەماعەتی خەڵکو حتا کەمەیەکی ئەڵا بە تاقی تەنها خۆی توانات نەبوو نوێژی قورئان بخوێنە ذیکر بکە یعنی شت زۆرە لە بەردەمتا بەس بەفی ڕۆی مێ هیچیکە لەو شتانەکە خۆتی بۆ ئاماداکەی لە شەوەکەیان تۆ چی بکە پاشێ بکە لە باشەوە بەرەکەت بەرەکەت هەیە و ئیسیغفار کە لە کاتی کۆتایی شەوە والمستغفرین بالاسحار خوای تبارک تعالی باسیانەکە داوای لێبوردن کە لەو کاتانەیە استغفار زۆر زۆر بکەن لە بەشی ئەخیری شەوە بەتایبەتی ئاگاداری ئەو کاتە بن خی تعالا فەرمێتە خوارەوە بۆ ئاسمانی دنیا ئەڵێ کێ داوای شتێکم لێکا بیەمی کێ داوای لێ خۆشببوونم لێکا لێ خۆش بم کێ دوعاەکە لێ گیرا بکەم دوعاکە گیرا بکەم بڵێ خوایە من خوایە من عبدێکی زعیفی تۆم داوای لێ بردێکم هەتا ئێستا چیم کردو داوای لێ بردێکم لێ خوایە گیان بخەرە بە هەشتەکەی خۆت خۆتم پیشان بە خوایە لە دنیا و لە قیامەت من پارێزە لەسەر ڕاشوبەکانی دنیا خوای ڕب بەناتی ناسی دنیا حەسەن و فلاخەتی حەسەن وقین عذاب النار پاشان برا بەڕێزەکە ئەمە هەمووی عبودیەت و یەخواپەرستی بوو تەبەڕا بکە لەم شەوەیە بۆ خوای تەعالا بڵێ خوایە من عەبدی کەس نیم عەبدی تۆم سەر بە هیچ حیزب و لایەنێک نیم و پیاوی هیچ کەسێک نیم خۆم بە کەس نەفرۆشتووە تەنها پیاوی تۆم خوایە خۆت پاکەرەوە خۆت دەناگەروانەکەی هەموو ئیسلامەکە دۆ بەلاشەوە کە ئیسلام یعنی تەسلیم بوون بەخوا ئا لەم شێوەیە ئیسپاتی کە بۆ خوا بڵێ خوایە تا ئێستا پیاوی هەر کەسێ بووم ئێستا پیاوی کەس نیم ئێستا بەس پیاوی تۆ خوایە عەبدی تۆم ئەوە یعنی عەبدایەتانی پیاوی تۆ بەڵام زۆر کەس دەی پیاوی ئەو لا ئەو لا ئەو لایە خۆت یەکلا کەرەوە لەگەڵ خوا تەبڕابکە لە هەموو کەسێ حتا دایک و باوکە گرسێکی پێوتی بە مخالفەی خوا بەقسەیان مەکە خوا فەرێ فەلا تطعهما فلا تطعهما